فەرموو ئەمەش بەسەرهاتەکەیان، ئەمەش ئەنجامی دڵاریان. باسی سەرەنجامی خۆشەویستی ئەم کوڕ و کچەتان بۆ دەکەم کە سەراپای داغستان دەیزانێ. گەنجێ لە کوموخەوە چووە ئازینی بۆ ئەوەی بە دیداری خۆشەویستەکەی شاد بێ. بەڵام خۆشەویستەکەی لێی نەهاتە دەرێ. کوڕە چوار شەو و چوار ڕۆژ چاوەڕێی کرد، ڕۆژی پێنجەم سواری ئەسپ بوو بۆ ئەوەی بگەڕێتەوە ماڵێ. سەری دانەواند زەوی وشک بوو سەری هەڵبڕی ئاسمان ساماڵ بوو ئەم بارانە لە کوێ هات و بەتیەی تەڕ کرد میسی دۆی دەزگیرانی لە سەربان وەک جۆگەی شاخان فرمێسکی لە چاو دەهات چوارشەو و چوار ڕۆژە چاوەڕێ دەکەم بۆچی خۆشاردوەتەوە کە براکانم گوێیان لە ترپەی سمی ئەسپەکەت بوو، لە پشت چوار دیوار بە چوار قوفڵ بەندیان کردم. چوار شەو و چوار ڕۆژ دانیشتم. ڕۆژی پێنجەم کە سواری ئەسپ بووی، دەروەست خۆم نەهاتم. هێندە خۆشم دەویستی هەر چوار قوفڵم شکاند. ئێرە بازاڕ، هەڕاجخانەیە، وەک کاڵای بازاڕ دەمفرۆشن. دەمدەنێ یەکێکی وا کە خۆشم ناوێ مەڕۆ. مەڕۆ زیری ئەسپەکەت بکەوە. بەڵام گەنجی کوموخی ڕازی نەبوو بگەڕێتەوە. ئەسپم تەیار کردووە تازە زینی لێ بکەمەوە. برادەر چیم پێ دەڵێن، دراوسێ چیم پێ دەڵێن. دوعابوونم لە برادەرەکەم خواستووە تازە چۆن بچمەوە کنی، دەڕۆم. دەڕۆم بەڵام دڵی خۆمت بۆ بەجێ دێڵم. نەکەی. نەکەی. نەوەک براکانم وەکو قەل دەکەونە سەری و دەی خۆن چاوی خۆمت بۆ بەجێ دێڵم نەکەی نا نا نەکەی نەوەک براکانم وەکو تلیە ترێ هەڵی دەمژە ئەگەر هەر بڕیارە داوە بڕۆی تا بەرگەی دێ جڵەوی ئەسپەکە ڕاکێش لەوێ ئاوڕێکم لێ بدەوە تەماشایەکی ترم بکە سەوزە جا دەرخواردی ئەسپەکەت بدە ئاوی سازگاری ڕووبار بدە ئەسپەکەت کە شەودا هات لە ژێر پەتیەکەت بخەوە و کەواگاتی یادم بکەوە ئەگەر باران باری بزانە ئەوە فرمێسکی منە ئەگەر بەفرباری بزانە بزانە ئەوە ئازاری منە گەنجی بە هەیبەتی کوموخی سێ قامچی لە ئەسپەکەی دا، سێ ئاوڕی لە خۆشەویستەکەی دایەوە و ڕۆیشت، سێ هەفتەی پێچوو بەفر شاخەکانی داپۆشی، میسیدیۆی سەر شین نەیدەویست مێرد بەو کەسە بکا کە خۆشی نەدەویست، چوو لەسەر چیایەک خۆی هەڵدێرا. ئێوارەی پێشوو باوک و براکانی لە کۆنگەی زریان و ڕەشەبادا میسی. دۆیان وەدەر نابوو ئەو شەوە میسی دۆ ئەم گۆرانیەی دانا یاخوا یاخوا ئەم ماڵە سەد کچی ببێ بۆ ئەوەی باوکم بیان فرۆشێت تا تێر پارە و زێڕ بێ و لە خەنی خۆشیان هەر هەڵپەڕێ یاخوا براژنەکانم حەشەری دەرپچن یاخوا براژنەکانم حەز لە براکانم نەکەن یاخوا ئەو بارانەی لە ئاسمانەوە دەبارەوە و ئاوەی بە ڕووبارە دەڕوا و هەمووی ببێ بە پارەی مەلعون خۆشەویستم بەفر دەبارێ شوێنێکی گەرمتر بۆ خۆت بدۆزەرەوە خۆشەویستم ژێر پێم شەختەیە هەر بڕوانە پێش خۆت و هیچ ئاوڕ مەدەوە لەوانەیە لاوە گوێی لە ناڵەی ئاوزەنگدانی خۆشەویستەکەی بووبێ و لەوانەیشە دڵی خەبەری دابێ. هەرچۆنێ بێ خێرا بە سواری ئەسپ لە کومووخەوە هات. ئەسپەکەی کەف و ئارەقەی لێ دەچۆڕایەوە. کە بەو کارەساتە غەمگینەی زانی جڵەوی ئەسپەکەی بەردا و زناری لە پشت کردەوە و چەکی فرێدا. تفەنگی بە بەردێک دادا و. هورد و پوردی کرد هەر ڕای کردەکەن باوک و برای دڵخوازی ناکامی گوتی نە نامەوێ خۆشی ماڵەوەتان لێ تێک بدەم نە خەنجەرم بە هەسان ناسوم نامەوێ بە گول لەو پۆڵا تۆڵم بسێنمەوە تەنیا ڕووی خۆشەویستەکەمم پیشان بدەن با یەکجار سەیری سنگی بەفرینی بکەم پیرە باب لەسەر چاوی کچەکەی هەڵدایەوە کوڕە لە شوێن خۆی سپی بوو دەتگول لە گۆڕ ڕاست بووتەوە کە سنگیان واڵا کردەوە کوڕە تەماشای کرد و دەلا هات و بێجوڵە کەوت و مرد هەردووکیان مردن چارەنووسیان یەک بوو بەڵام لەشیان جودا بوو چار چۆنیان بنێژن کۆڕێکی گەورەیان بەست دنیا دیتە لە هەموو لایەکی داغستانەوە هاتن پێغەمبەرە ناودارەکانی خۆشەویستی گوتیان ژیان ڕوومردەوە و خوێن بەستی بەڕاستی یەکتریان خۆش دەویست دوو لەش و یەک خۆشەویستی دوو ژیان و یەک خۆشەویستی یەک بۆ ڕیبەرین بۆ هەردووکیان هەڵکەنن ژیان ماوەیەک لێکی کردن مردن هەتا هەتایە پێکی گەیاندن بە یەک کورک دەیان پێچین خۆڵیان بەسەردا دەکەین یەک کێلیشیان بۆ دەچەقین. چۆنیان گوتبوو وایان کرد گوڵێکی سوور لە بن کێلەکەوە ڕواوە، بە بەفر هەڵناوەرێ، بگرە کە بەفری پێ دەکەوێ یەکسەر بەفرەکە دەتوێتەوە، دەڵێی گوڵی ئاگرە. لە خوار گۆڕەکەش کانییەک دەربووە. خەڵک لێی دەخواتەوە. لەم لا و لەو لای گۆڕەکەش دوو درەختی وا ڕواون لەناو ئەفسانانیش نموونەیان نییە. کە بای دێ چڵەکان لێک دوور دەکەونەوە و کە کزە و نەسیمێکی فێنک دێ تێک دەئاڵێن و وەک دوو دڵدار یەکتر دەگرنە باوەش گەنجی کوم و خیو کچی ئازیری. دەمەوێ گۆرانیەکی تریشتان بۆ باس بکەم کە لەبارەی عەلیە بەڵام زۆر درێژە ڕێم بدەن وەک چیرۆکەکەی پێشوو هەندێکی بە بەستە بڵێم و هەندێکی بە قسە بگێڕمەوە هەبوو نەبوو لە گوندێکە کابرایەک هەبوو ناوی عەلی بوو عەلی خۆی لەکن مەڕی بوو مەڕی دەبردە شەوەکی. ڕۆژێک کابرایەک چوە لای عەلی و گوتی دایکت گوتویە مەڕەکەی جێ بێڵێ و زوو بگاتەوە ماڵێ. عەلی دڵی کەوتە قرتەفرت. دەبێت چ قەوما بێ. بۆ دایکم لە دووی ناردووم. ئەگەر شتێ نەقەوما بێ. لە ژنی جحێڵی بترازێ پەیوەندی بە کەسی ترەوە نییە. عەلی پرسیاری لە قاسید کرد. قاسید وەڵامی نەدایەوە، پرسیاری لێ دووپات کردەوە. دەریای تووڕەیی هاتە جۆش، خەنجەری لێ هەڵکێشا و حەلە قاسید دەستی پێ کرد گوتی، عەلی! ژنت جوان و جحێڵە. خەڵک شەو بێ خەم و خەیاڵ دەخەوێ، بەڵام عەلی برام نازانم بۆچی شەو سیڕەی پەنجەرەی ژووری ژنەکەت دێ؟ عەلی، ژنت جوان و جحێڵە، بەفر دونیای داپۆشیوە، بەڵام عەلی برام، نازانم شوونی سەر بە بەفری تازە شوونی کێیە، نەخێر با نییە، پەنجەرە ڕادەهەژێنێ، ژنەکەت خۆی پەنجەرە دەکاتەوە، بازنی دیاری تۆی فڕێداوە، ئەنگۆستی لەت لە قامک ناکات. عەلی بە هەڵەداوان ڕای کردەوە دێ. پێشەوەی بچێتەوە لای دایکی خۆی کرد بە ژووری ژنە جوانە جحێڵەکەیدا. ژنە ویستی کورک و تەپڵەی لەبەردا کەنێ و بوزای لەبەردا بنێ تا پاش شەکەتی ڕێ ماندووی بحەسێتەوە. جلت داکەنە. بوزات بنۆشە. نان و پەنیرمان هەیە. لێرە کۆرکی منت بەسەر شانی کێدا داوە پیاویشگە تەپڵەت لەسەر کەوە ئەجی دەکەم شۆڕە سوارەکەم وتم لێرە بوزات لەبەر کێ داناوە علی خەنجەریەل کێشا و دوو خەنجەری لە ژنەکەیدا علی ئەجیدی پەری دڵێ من شاد و بەختیار بە یاخوا ئەمرت سێت سەد ساڵ بێ بەڵام عەلی عەگیدی بەری دڵێ من سیرکە چۆن لە خوێنی خۆم دەگەوزم سیرکە دەستت خۆ خوا پیرۆزی خە بەڵام توخوا بە لە باوەشم کەو لە ناو جێ و بالینگانم دانی علی گوتی دەدەنێم بەڵام ڕاستیم پێ بڵێ کوا بازنی دیاری من بۆ ئەنگوستی لەت فڕێداوە عجیدی بەردڵی من. عەلی. ئەو سندوقە بکەوە. بازن و ئەنگوستیلەی تێدایە. عەلی. کە تۆم لە کن نەبی چەک و خشڵم بۆ چییە؟ عەلی. عەلی ڕایکردە لای دایکی. دایە! بۆ لە دوت ناردووم؟ چ بووە؟ دایکی گوتی، کوڕم! ژنەکەت غەریبی دەکردی منداڵ غەریبیان دەکردی نردم بەڵکم بیتەوە هەندێک گۆشتە مەڕمان بۆ بێنی لە مێژە گۆشتمان نەخواردووە علی بە ناومێری سەری هەڵگرت و غاریدایەوە ژنەکەی چاوی ڕومرد بووەوە ڕووناکی تێدا نەما بوو دەستی سارد ببوو سنگی کپ ببوو علی فرمێسکی دابارە ژنی چوو تازە نایەتەوە چوو علی بۆ جاری سێم خەنجەر یەڵ کێشا هێشتا دەمی هەر بە خوێن بوو خستیە سەر سنگی خۆی و دایگرت بەبێ جوڵە لە تەک ژنەکەی ڕاکش بم جۆرە چیرۆکەکە کۆتایی هات هەردووشیان بە یەکەوە نێژدان دوو درەخت لە نزیک گۆڕەکەیانەوە سەوری دەتانەوێت چ گۆرانیەکی ترتان بۆ بڵێن ها؟ گۆرانی کەمال بەشیر؟ کام کەمال بەشیر؟ ئەها دۆن جوانی داغستان کە گردنی هێندە ناسک بوو کاتی ئاوی زوڵاڵی دەخواردەوە لە گردنی دیار بوو. باوکی بەدەستی خۆی و گردن ناسکەی هەڵبڕی بەڵام بۆ هەر لە بەرەوەی کە کوڕەکەی بێتام جوان بوو. کەمال بەشیر مرد بەڵام ئێستاش خەڵک گۆرانی ئەوین و دڵداری دەشتڕن هەر هێندە منداڵێ لە دایک بێ ئیدی گۆرانی دڵداری لەسەر بێشکەی بەرز دەبێتەوە ئێستاش باسی ئەو یاریە میلیەی خۆمان دەکەم کە پێی دەڵێن باچیری ڕاخین یاریەکە بریتی بوو لە شەڕە شعری گۆرانی بریتی بوو لە پێشبرکێ زوو دۆزینەوەی وشەی جوان و لەبار ئەم یاریە لە هەموو گوندێکی داغستان باوەشەوی درێژی زستان کوڕ و کچی دێ لە ماڵێک کۆ دەبنەوە شەراب نانۆشن، قومار ناکەن، هەراو گاڵتە ناکەن بەڵکو شیعر شیعرانیە دەکەن. توخوا جوان نیە؟ کچێک دێ داردەستێکی بە دەستەوەیە دارەکە لە گەنجێک دەدا و گۆرانی دەچڕێ. ئەی جوانترین گەنج ئەم دارە بگرە، جوانترین کچ بۆ خۆت هەڵبژێرە. گەنجەکە کچێک هەڵدەبژێرێ، کچەکە لەسەر کورسییەک دادەنیشێ و بە گۆرانی دەکەونە گفتوگۆ. هۆ جوانێ جوانێ تۆ کێی؟ هۆ جوانێ جوانێ تۆ لە چ نەتەوەیەکی؟ هەموو لا پێکەوە چەپڵ لێ دەدەن و بەستە دەڵێن، ئێدێ، ئێدێ دەلالێ، ناوی خۆم گوتووە، بەڵام بە یەکێکی تر، پەیمانی خۆشەویستیم داوە، بەڵام بە یەکێکی تر. هەموو لا پێکەوە چەپڵە لێ دەدەن و گۆرانی دەڵێن ئێ دێ ئێ دێ دەلا لێ. لە ماوەی ڕابردوودا کتێبی دووەمی داخستانی من پێشکەشکرا تا ئاڵلقەیەکی تر بە شادی و سەرفرازیتان